بەناوی خودای بەخشندە و مهرەبان چەند پیتێک لە سەتایی هەندێ لە سوورەتەکانی قورآاندا هاتوون ژمارەیان چواردە پیتە نیوەی کۆی پیتەکانی زمانی عەربین بۆ سلماندنی ئعجاز و مەزنی و گرنگی قورآن کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێوێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خدا خۆی زانایە بەنهێنی ئەو پیتانە ئایا خەڵکی وایان زانیوە وازیان لێ دەهێنرێت و پشتگوێ دەخرێن کە بڵێن ئیمان و باوەڕمان هێناوە لە کاتێکدا ئەوان تاقی نەکرێنەوە و تووشی سزا و ئازار نەکرێن سوێند بە خودا، بێگومان ئێمە ئەوانەی پێش ئەمانمان تاقی کردۆتەوە بە جۆرەها شێوە، تا خودای گەورە لە جیهانی واقعدا ئەوانەی ڕاستیان کردووە بیان ناسێت و دەرکەون، هەروەها درۆزنەکانیش دەبێت بناسێت و دەرکەون. ئایا ئەوانەی خراپە و نادروستی دەکەن وا دەزانن کە لە دەستمان دەردەچن و دەرباز دەبن؟ ئای چەندە خراپە و بڕیارەی کە دەیدەن! ئەوەی کە ئاواتەخوازە بە دیداری خودا شاد ببێت با دڵنیابێت کە کاتی دیاری کراوی خودا و ساتی سەرەمەرگ هەردێت تا بە دیداری شاد ببێت ئەو خدایە زۆر بیسەرە بە گفتاری بەندەکانی و زانایە بە حاڵیان ئەوەشی کە هەوڵ دەدات و کۆشش دەکات لە پێناوی گەیاندنی ئاینی خوددادا بێگومان قازانج و سوودی هەوڵ و کۆششەکەی هەر بۆ خۆیەتی چونکە بەڕاستی خدا بێنیازە لە هەموو خەڵکی بەڵام لە قیامەتدا ئەو زاتە زۆر سپاسگوزاری و کەسانەیە کە هەوڵ و کۆششیان داوە لە پێناوی ئاینەکەیدا ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە بەڕاستی هەڵە و گوناهەکانیان دەسڕینەوە و بە چاکتر لەوەی کە دەیان کرد پاداشتیان دەدەینەوە ئێمە فەرمانمان داوە بە ئادەمی زاد کە چاک ڕفتار بێت لەگەڵ دایک و باوچیدا خۆگەر زۆریان لێکردیت تا هاوەڵ و هاوبەشم بۆ بڕیار بدەیت بێ ئەوەی زانست و زانیاریت هەبێت دەربارەی ئەوە ملکەچیان مەبە و بە گوێیان مەکە دڵنیاش بن کە گەڕانەوەتان بۆ لای منە ئەو کاتە ئاگادارتان دەکەمەوە لەو کردەوانەی کە ئەنجامتان دەدا. جا ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، ئەوە بێگومان دەیانخەینە ڕیزی چاکەکارانەوە. هەندێک لە خەڵکی هەن کە دەڵێن باوەڕمان بە خودا هێناوە، جا کاتێک یەکێک لەوانە لەبەر خودا و لەپێناوی خودادا تووشی ئازار و ناخۆشی کرا، وا دەزانێت سزا و ئەشکەنجەی خەڵکی وەک سزای خودا وایە، وەک چۆن لە دۆزەخدا پەشیمانە، لێرەش بەهۆی ئەشکەنجەی خەڵکییەوە لە دین پەشیمان دەبێتەوە. بەڕاستی ئەگەر پەروەردگارت سەرکەوتنێکی بەخشی، دووڕوەکان بە گەرمی دەڵێن، خۆ ئێمەش بێگومان هاوکارتان بووین. مەگەر خودا خۆی نازانێت چی حەشاردراوە لە دەروونی هەموو خەڵکیدا بەتایبەت لە دڵی ئەو جۆرە کەسانەدا سوێن بێت خودا ئاگادارە بەوانەی باوەڕیان هێناوە هەروەها بەوانەشی کە دوو ڕوون جیایان دەکاتەوە. ئەوانەی کە بێ باوەڕ بوون وتیان بەوانەی کە باوەڕیان هێناوە، وەرن شوێنی ڕێبازی ئێمە بکەون، ئەگەر شوێن کەوتنی ڕێبازی ئێمە هەڵە بێت، ئەوە گوناهتان بە ئەستۆی ئێمە. ئەڵبەتە ئەوانە لە قیامەتدا ناتوانن هیچ گوناه و تاوانێکی ئەوان بگرنە ئەستۆ بەڕاستی ئەوانە هەر درۆ دەکەن و درۆزنن سوێند بە خودا سەرەنجام گوناهی سەنگینی خۆیان و ئەو کەسانەش کە گومڕایان کردوون دەبێتە سەرباریان لە ڕۆژی قیامەتیشدا پرسیاریان لێ دەکرێت لەو درۆ و دەلە سە و تەڵەکەبازیەی کە هەڵیان دەبەست سوێن بە خوددا ئێمە نوحمان ڕەوانە کرد بۆ سەرقەوم و هۆزەکەی هەزار ساڵ پەنجا کەم لە ناویاندا مایەوە سەرەنجام لافاو و زریان هەموویانی پێچایەوە لە کاتێکدا ئەوان ستەمکار بوون. ئەو کاتەی تر ئەومان ڕزگار کرد هاوڕێ لەگەڵ هەموو سەرنشینەکانی کەشتێکەدا و ئەو ڕوودا و کەشتێمان کردە بەڵگە و نیشانە بۆ هەموو لایەک و هەمونەوەکان باسی ئیبراهیمیش بکە کە کاتی خۆی بە قەوم و هۆزی خۆی وت تەنها خوددا بپەرستن و هەر لەو بترسن ئەو بیروباوەڕە چاک و پەسند و خێردارترە بۆتان ئەگەر بزان و تێبگەن بەڕاستی ئەو شتانەی کە لە جیاتی خوددا دەیان پەرستن تەنها بت و پەیکەرن ئێوە بختان و شین نابەجێ دروست دەکەن بێگومان ئەو شتانەی کە لە جیاتی خوددا دەیان پەرستن خاوەنی هیچ ڕسق و ڕۆزیەک نین بۆ ئێوە کەواتە هەرداوای ڕسق و ڕۆزی لە خوددا بکەن هەر ئەویش بپەرستن هەر سوپاسگوزاری ئەو بن بۆ لای ئەویش دەبرێنەوە خۆ گەر ئێوە ئەم پەیامە بە درۆ دەزانن و نەبێت یەکەم هۆز و گەل بن کە لە بەرامبەری پەیامی خودداوە هەڵوێستان ئاوا ناڕەوا بێت ئەوە بەڕاستی گەلانێکی پێش ئێوەش پەیامی خدایان بە درۆ دەزانی پێغەمبەریش تەنها گەیاندن و ڕوونکردنەوەی ئاشکرا ئەرچی سەرشانێتی و هیچی تر ئایا ئەوە سەرنجیان نەداوە چۆن خوددا لە سەرتاوە دروست کراوان بەدی دەهێنێت و پاشان دووبارەی دەکاتەوە بێگومانە و شتانە بۆ خوددا زۆر سادە و ئاسانە ئەی پێغەمبەر پێیان بڵێ با بگەڕێن بە زەویدا تەماشا بکەن و سەرنج بدەن چۆنە و زاتە دروست کراوانی بەدی هێناوە لەوە دواش هەر خوددا سەر لە نوێ بەرپایان دەکاتەوە بە شێوە و شێوازێکی تر ئاسمانەکان و زەوی و ئێمەش دەهێنێتەوە کایە بەڕاستی خوددا دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە هەندێک جار سزایە و کەسانت دەدات کە خوددا بێوێت و شایستەی سزان و سۆز و میهرەبانی خۆشی دەنوێنێت بۆ ئەوانەی کە دەیەوێت و باوەڕدارن سەرنجامیش هەر بۆ لایە و زاتت دەبرێنەوە ئەی گرۆی ئادەمی زاد ئێوە ناتوانن خدا دەستە وسان بکەن نە لە زەویدا نە لە ئاسماندا کەسیش نییە جگەل لە خدا پشتیوانتان بێت و فریاتان بکەوێت ئەگەر ڕێگەی چەوت و نادروست بگرن ئەوانەی کە بڕواان نییە بە ئاەت و فەرمانەکانی خدا و بەدیدار ئامادەبوونی بەردەم بارەگاکەی بۆ لێپرسینەوە ئەوانە خدا دەفەرموێت لە میهرەبانی من ناومێدن و ئەوانە سزای زۆر بە ئێش بۆیان ئامادەیە وەڵامی قەوم و هۆزەکەی ئیبراهیم تەنها ئەوە بوو وتیان بیکوژن یا بیسوتێنن بەڵام خدا لە ئاگرەکە ڕزگاری کرد بێگومان ئالە و پێشهاتەدا نیشانە و بەڵگەی زۆر هەیە بۆ و کەسانەی کە ئیمان و باوەڕ دەهێنن لەوە دوا پێی وتن بەڕاستی ئەوەی ئێوە لە جیاتی خدا دەتان پەرێز تەنها بتوو پەیکەرن لە بەرخاتری یەکتر و ڕێزدانانتان بۆ یەکترە لە ژیانی دنیادا دواجار لە ڕۆژی قیامەتدا یەکتر کافر دەکەن و یەخەی یەکتر دەگرن هەندێکیشتان نەفرین لە هەندێکی ترتان دەکەن سەرنجامیش شوێن و جێگەی دیاری کراوتان ناو ئاگرە ڕزگارکەریشتان نییە ئینجا لوت باوەڕی پێهێنا ئیبراهیم دوای ئەوەی کە نائومێد بوو لە قەومەکەی وتی بەڕاستی من ئیتر کۆچ دەکەم بۆ لای پەروەردگارم بۆ ئەو شوێنەی کە ئەو بۆم دیاری دەکات چونکە بەڕاستی ئەو زاتێکی زۆر بەدەسەڵات و دانایە پاشان ئیسحاقمان پێبەخشی و یاخوبیشمان بە ئیسحاق بەخشی و پێغەمبەراتیمان کردە کاڵای باڵای نەوەکانی کتێبە ئاسمانیەکانیشمان بۆ ناردن هەر لە دنیادا پاداشمان دایەوە ئەو بەڕاستی لە قیامەتیشدا لە ڕیزی پیاوچاکاندایە. یادی لوتیش بکە کاتێک بە قەومەکەی وت، ئێوە بەڕاستی تاوانێکی گەورە دەکەن، ئێوە گوناهێکی ناشرین ئەنجام دەدەن، هیچ کەس بەر لە ئێوە بەکاری وا هەڵنەستاوە، ئایا ئێوە بەڕاستانە نێربازی دەکەن و ڕێگە بە خەڵکی دەگرن و لایەنەکانتاندا کاری نابەجێ و ناشرین و نادروست ئەنجام دەدەن؟ کەچی وەڵامی قەومی بەدخوو تەنها ئەوە بوو کە وتیان ئادەی کوا سزا و تۆڵەی خوددا ئەگەر تۆ ڕاز دەکەیت بۆمان بهێنە لوت دوعای لێکردن وتی پەروەردگارە سەرکەوتنم پێ ببەخشە بەسەر ئەم قەومەی کە تۆوی خراپە دەچێنن جاکاتێک کە فریشتەکانمان گەیشتە لای ئیبراهیم و مژدەی هاتنە دنیای ئیسحاقیان پێبەخشی وتیان بەڕاستی ئێمە لەناوبەری خەڵکی ئەم شارەین، چونکە بێگومان خەڵکەکەی زۆر ستەمکار بوون. ئیبراهیم وتی، ئاخر لوط لەوێیە؟ فریشتەکان وتیان، ئێمە چاکتر دەزانین کێی لێیە، دڵنیابە کە ئەو و خاو و خێزانی ڕزگار دەکەین، جگە لە هاوسەرەکەی کە لە تیاچوان دەبێت. جا کاتێک فریشتەکان گەیشتنە لای لوت بەهاتنیان زۆر دڵتەنگ و غەمبار بوو نەیدەزانی کە فریشتن سەری دنیای لێ هاتەوە یەک وتیان مەترسە و غەمت نەبێت ئەوانە ناتوانن دەست درێژی بکەنە سەر ئێمە ئێمە فریشتین بێگومان ئێمە ڕزگارکەری تۆ و کەس و کارەکەتین جگە لە هاوسەرەکەت کە لە تیا چوانە. بەڕاستی ئێمە دابەزێنەری سزا و بەڵای ئاسمانین بەسەر خەڵکی ئەم شارەدا بەهۆی ئەوەی کە دەردەچوون لە فەرمانی خودا. سوێند بە خودا، بەڕاستی سەرەنجام ئاساوارێکی ئاشکرامان لە شاری کاول و وێران بەجێهێشت بۆ کەسانێک کە ژیر و هۆشمەند بن کە تێبگەن و سەرنج بدەن هەروەها شعیبمان ڕەوانە کرد بۆ ناوبراکانی لە شاری مەدیەن پێی وتن ئەی قەوم و هۆزم تەنها خودا بپەرستن، بەهیوای قیامەت و ئایندەوە بژین و ترسی تەنگانەی ئەو ڕۆژەتان هەبێت، گوناه و تاوان و خەراپە لەسەر زەویدا ئەنجام مەدەن و مەچێنن، چونکە زەوی بێخاوەن نییە و ژیانتان تا سەر نییە. لە ئاکامدا خەڵکەکە بڕوایان پێنەکرد، ئیتر بوومە لەرزەیەک دووچاریان بوو هەر هەمویان لە ماڵەکانیاندا بە چۆکدا هاتن و مردن بوون بە ژێر خاک و خۆڵەوە هەروەها عادی قەومی هود و ثەمودی قەومی ساڵحیشمان لەناو برد کە ئاشکرا بوو بۆتان تیاچوونیان لە شوێنەواری کاولیانەوە شەیتانیش کردەوەی نادروست و ناپەسندیانی بۆ ڕازاندبوونەوە لە ڕێگە و ڕێبازی ڕاست و دروست وێڵی کردبوون لە کاتێکدا ئەوان خاوەنی عەقڵ و بیر و هۆشیش بوون قاڕون و فرعون و هامانیشمان لەناو برد سوێن بە خودا بێگومان موسا بەڵگەی زۆری بۆ هێنان کەچی خۆیان زۆر بە گەورە دانان لە زەویدا سەرنجام نیان توانی لە سزا و تۆڵەی خوددا خۆیان ڕزگار بکەن. ئێمە هەر یەکێک یا هەر دەستەیەک لەوانەمان بە سزای تاوانی خۆی گەیاند جا هەیان بوو بەربارانمان کرد هەیان بوو دەنگ و سەدای بەهێز لە ناوی برد هەیان بوو بەناخی زەویدا بردمانە خوارەوە هەشیان بوو نقمی دەریامان کرد جاوە نەبێت خدا ستەمی لێکردبن بەڵکو خۆیان ستەمیان لە خۆیان دەکرد نمونەی ئەوانەی جگەل لە خودای گەورە کەسانێکی تر دەکەنە پشتیوانی خۆیان وەک نمونەی جاڵ جاڵۆکە وایە کە ماڵێکی بۆ خۆی ساز کردبێت بەڕاستی لاوازترینی هەموو ماڵەکان ماڵی جاڵ جاڵۆکەیە ئەگەر سەرنجیان بدایە و تێبگەیشت نایە چونکە ماڵی جاڵ جاڵۆکە نەبناغە و نەدیواری هەیە نەسەر و دەرگا و پەنجەرە نەدەتوانێت بەرگەی باو باران و ڕووداوەکان بگرێت مێیەکەش نێرەکە لەناو دەبات دوای جووت بوون، پاشان بێچووەکانیش دایکیان لەناو دەبەن. بێگومان خودا خۆی چاک دەزانێت ئەوەی ئەو خەڵکە هانا و هاواری بۆ دەبەن لە جیاتی ئەو چەندە بێ دەسەڵاتن، چونکە هەر خۆی خاوەن دەسەڵاتە و زۆریش دانایە لەو بوارەی کە بۆ تاقیکردنەوەی خەڵکی ڕەخساندوویەتی. ئا ئەم نمونانە ئێمە دەیهێنینەوە بۆ خەڵکی تەنها زانا و شارەزاکان تێدەگەن و تێدەفکرن ئاشکرایە خدا ئاسمانەکان و زەوی بەڕێک و پێکترین شێوە دروست کردووە بەڕاستی ئالە و کارەدا بەڵگە و نیشانەی تەواو هەیە بۆ ئیمانداران ئەی پێغەمبەر ئەوەی بۆ دڕەوانە دەکرێت لە قورآن بیخوێنەرەوە و نوێژیش بە چاچی ئەنجام بدە چونکە بەڕاستی نوێژ بەرهەڵستی لە گوناه و تاوان و نادروستی دەکات بێگومان یادی خودا لە هەموو شت گەورەتر و بەنرخترە کە دەبێت لە کاتی نوێژ و کاتی تریشدا بیر و هۆشی ئیماندار دابگرێت و خودا خۆی زانایە بە هەموو ئەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن. گفتوگۆ و مجادلە مەکەن لەگەڵ خاوەنی کتێبە ئاسمانیەکاندا مەگەر بە جوانترین شێوە نەبێت جگەل لەوانەیان کە ستەمیان کردووە ئەوە ڕفتارتان لە بەرامبەریانەوە دەبێت جیاواز بێت پێشیان بڵێن ئێمە باوەڕمان هێناوە بەوەی بۆ ئێمە و ئێوە دابەزێنراوە خدای ئێمە و خدای ئێوە تەنها یەکێکە ئێمە فەرمان بەرداری ئەو زاتین ئەی پێغەمبەر هەر بەو شێوەیەی کتێبەکانی پێشوو ئێمە قورآنمان بۆ دابەزاندویت جا ئەوانەی کتێبمان پێداون و بەڕاستی خوێندویانەتەوە ئەوە باوەڕدەهێنن بە قورآن و هەندێک لەو خەڵکەی تریش هەن باوەڕدەهێنن پێی و مسلمان دەبن جا کەس نییە ئینکاری ئاەت و بەڵگە و نیشانەی ئێمە بکات دوای لابردنی گومان جگەل لە خوددانە ناسان تۆ ئەی پێغەمبەر پێش نردنی ئەم قورآانە هیچ کتێبێکت نەدەخوێندەوە بەدەستی خۆشت هیچ شتێکت نەنووسیوە چونکە نەخوێندەوار بوویت خۆ ئەگەر شتێکی واد ئەنجام بدایە لەو کاتەدا نەفام و دەم بەتاڵەکان دنیایان پڕ دەکرد لە شک و گومان کە گوایە قورآن لە دانان و داڕشتنی تۆیە نەخێر هی تۆ نییە بەڵکو قورآن چەند ئاەتێکی ڕون و ئاشکران لە سینە و دڵ و دەرونیە و کەسانەدا علم و زانستیان پێبەخشراوە و لەبەریانە بەڕاستی جگە لە ستەمکاران کەس بەرهەڵستی و نکۆڵی لە ئاەتەکانی ئێمە نییە کافران وا دیارە قورآن بە بەڵگە دانانێن بۆیە دەڵێن باشە چی دەبوو ئەگەر نیشانە و بەڵگەی لەلایەن پەروەردگاریەوە بۆ ڕەوانە بکرایە تۆش ئەی پێغەمبەر لە وەڵامیاندا بڵێ مۆجیزە و نیشانە و بەڵگە مادیەکان بەدەست خوددا خۆیەتی و من تەنها ئاگادارکەرەوە و بێدارکەرەوەیەکی ئاشکران بۆتان ئەوانەشی باوەڕ بە ناحەق و بەتاڵ هێناوە و باوەڕیان بە خودای تاک و تەنها نەهێناوە ئەوانە هەر خۆیان خەسارەتمەند و زەرەرمەندن بێباوەڕان پەلت لێ دەکەن و داوای هاتنی سزات لێ دەکەن خۆگەر کاتی تایبەتیمان دیاری نەکردایە بۆ پێشهاتنی یەکسەر سزایان بۆ دەهات بێگومان ئەو سزا و تۆڵەیە لە ناکاو یەخەیان پێدەگرێت و لە کاتێکدا ئەوان هەست بە نزیکبوونەوەشی ناکەن. بێباوەڕان پەرەت لێ دەکەن و داوای هاتنی سزات لێ دەکەن، بێگومانیش دۆزەخ دەوری کافرانی داوە و هەرگیز لە سزای دەرباز نابن. لە ڕۆژێکدا کە سزا دایاندەگرێت لە سەروویانەوە، لە ژێر پێیانەوە، خودای گەورە پێیان دەفەرموێت، بچێژن سەرەنجامی ئەو کار و کردەوانەی کە ئەنجامتان دەدا. پەروەردگار بە ئیماندارانی بەگیرهاتوو لەناو کافراندا ڕادەگەیەنێت، ئەی بەندەکانم، زەویی من فراوانە، موڵکی من بەربڵاوە، کۆچ بکەن، خۆتان ڕزگار بکەن، تەنها هەر من بپەرستن. لەوانەیە ترسی مەرگ لە ئارادا هەبێت، بۆیە ترسیان دەڕەوێنێتەوە و دەفەرموێت، هەموو کەس دەبێت مردن بچێژێت، کەی؟ لە کوێ؟ بە چی؟ خودا نەبێت کەس نازانێت لەبەو دوا تەنها بۆ لای دەبرێنەوە جاوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە سوێن بە خودا ئەوانە لە بەهشدا لە چەندەها کۆشک و تەلار و ژووری بەرزدا دادەبەزێنین کە چەندەها ڕووبار و تاافگە بەژێر درەختەکانیدا و بەبەردەم کۆشک و تەلارەکانیدا دەڕوات ئەو بەختەوەرانە ژیانی نەبڕاوە لەو شوێنە خۆشانەدا دەبەنە سەر ئای چەند جوانە پاداشتی ئیشکەران بۆ خودا ئەوانەن خۆگر بوون لە بەردەم مەشکەنجە و ئازاری بێباوەڕاندا و هەر پشت بە پەروەردگاریان دەبەستن هەروەها خدای گەورە دەیەوێت لە گیر و گرفتی ڕسق و ڕۆزیش دڵنیایان بکات بۆیە دەفەرموێت زۆر زیندەوەر هەیە ڕسق و ڕۆزی خۆیان نەداوە بە کۆڵی خۆیاندا کەچی خدا پەچیان ناخات و لە برساندا نامرن چونکە خودا ڕزقی ئەوانیش و ئێوەش دەدات بێگومان ئەو زاتە بیسەرە بە قسە و گفتارتان و زانایە بە خەیاڵی دڵ و دەروونتان سوێن بە خودا ئەگەر پرسیار لە بێ باوەڕان بکەیت چێ ئاسمانەکان و زەوی دروست کردووە ڕۆژ و مانجی ڕام کردووە بە دڵنیایی و بێ دوو دڵی دەڵێن ئەلله دروستی کردوون جا چۆن لادەدرێن لە یەکتاپەرستی و فریو دەخۆن هەر خدایە ڕسق و ڕۆزی دەبەخشێت بە هەر کام کە بیەوێت لە بەندەکانی یان دەیگرێتەوە و کەمی دەکاتەوە بۆ تاقیکردنەوە بەڕاستی خدا خۆی بە هەموو شتێک زانا و ئاگایە دەزانێت چ حاڵەتێک چاک و لەبارە بۆ هەر بەندەیەک خۆ ئەگەر لێیان بپرسیت چێ ئاو لە ئاسمانەوە دەبارێنێت جا زەوی پێدەبژێنێتەوە دوای ئەوەی خامۆش و مردوو بوو ئەوە بەدڵنیایەوە دەڵێن ئەله تۆ ئەی پێغەمبەر ئەی ئیماندار بڵێ سپاس بۆ خوددا کە ئاوا دان بە دەسەڵاتی دادەنێن نەخێر بەڕاستیان نییە بەڵکو هێشتا زۆربیان بێبیر و هۆشن و ژیریان ناخەنەکار ژیانی ئەم دنیایە جگە لە گەمە و گاڵتە و یاری شتێکی تر نییە واتە بێ نرخە و ئەوە ژیان نییە خەڵکی ئاوا پەلاماری دەدەن و ستەم لە پێناویدا دەکەن بەڕاستی ماڵی قیامەتیش و ژیانی ناو بەهشت هەر ئەوە ژیانە شایستەی ئەوەیە کە ئادەمی زاد هەوڵ و کۆششی بۆ بدات ئەگەر بیان زانیایە و تێبگەیشتنایە هەر کاتێک خەڵکی باوەڕ لاواز سواری کەشتی دەبن مەترسی نقوم بوون و تیاچوون ڕویان تێدەکات زۆر بە کوڵ هانا و هاوار بۆ خوددا دەبەن و بەدڵسۆزی و ملکەچیەوە باوەڕدەهێنن بەڵام کاتێک خوددا ڕزگاریان دەکات و دەگەنەوە وشکانی دەست بەجێ لە ڕێبازی یەک تاپەرستی دەترازێن و هاوڵ و هاوبەش بۆ خوددا بڕیار دەدەن جا با ئەوانە هەر ناشکر و بەدنمەک بن لە بەرامبەر ئەو هەموو بەخششانەی ئێمەوە با ناز و نیعمەتەکانی خوددا بەکار بهێنن بەو شێوازەی کە پێی ڕازی نییە سەرنجام لە داهاتوودا خۆیان دەبینەوە و بە ئاگا دێنەوە باشە خودانەناسەکانی مەکە هەز ناکەن نابینن کە چۆن شوێنێکی ئەمین و پڕ لە ئاسایشمان بۆ فەراهەم هێناون لە کاتێکدا لە دەوروبەریانەوە خەڵکی دەفڕێنرێت ئایا هەر باوەڕ بە بەتاڵ و ناحەقی دەهێنن و هەست بە ناز و نیعمەتەکانی خودا ناکەن و سپڵەیی دەکەن؟ جاییتر کێ لەوە ستەمکارترە کە درۆ هەڵدەبەستێت و هاوەڵی بۆ بڕیار دەدات یا ئەو حەق و ڕاستیەی کە بۆی هاتووە بە درۆی دەزانێت مەگەر هەر دۆزەخ شایستە بێت ئایا لە دۆزەخدا جێگە و ڕێگەیەکی هەمیشەیی بۆ بێباوەڕان دابین نەکراوە بێگومان ئامادە کراوە. ئەوانەشی لە پێناوی ئێمەدا و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی ئێمە هەوڵ و کۆششیان کردووە و خۆیان ماندوو کردووە سوێن بە خوددا بەڕاستی ئەوانە ڕێنمویی دەکەین بۆ هەموو ڕێگەیەکی چاک و دروستی خۆمان کە بەدەستهێنانی ڕەزامەندی ئێمەی لە دوایە بێگومان خدای پەروەردگار هەمیشە لەگەڵ چاکەکارانە.